گوێگرانی ئازیز و خۆشەویست ئەسلااوان لێبێ خۆشحاڵین لە بەشی 16 خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی هاتینەوە لاتان فەرمونون لەگەڵمان بن. هەژاری موکریانی بەردەوام ئەبێت لەسەر گێڕانەوەی بەسەرهاتەکانی ژیانی خۆی لە سەردەمی شۆڕش و شاخدا هەژار دەنووسێ گوندێک لە لای دهۆکێ سپیندارە لەوان دەگێڕنەوە کە زەرگەتە بە منداڵێکیەوە داوە دەستیان داوەتە تفەنگان وتویانە، های، زەرگەتە حەدی چییە بە کوڕمانەوە بدا؟ چوونە ڕاوە زەرگەتە، زەرگەتەیەک بەسەر لوتی یەکێکەوە نیشتووە، فیتەی بووە ئاوەڵان لێداوە و ئیشارەی بۆ سەر کەپووی خۆی کردووە، یانی ئەوەتە، تا نەڕۆییوە تفەنگی پێوەنێن. پێش تاو هەڵاتێک یەکێکی سپیندارەیی تووتن دەدێرێ، دەبینێوا سەرباز و جاش لە گرد وەسەر دەکەون، دەڵێ ئەی بەخێر بێن سەر چاوی من دەست ئەداتە تفەنگ و بەرەو سەری گرد ڕاکە زۆر جار بە گوللە قوڕی پێ هەڵدەپڕژێ ڕناوەستێ و سەری گرد دەستێنێ نۆ کەس لە دوژمن دەکوژێ و بە دە تفەنگەوە دەچێتەوە سەر ئاوداشتن کە دوژمن هەڵاتووە ستونێکی سەرباز بە سێتانکەوە هەجومی کردە گوندی سپیندارە بە تفەنگێ ڕاو بەداس و خەنجەر بۆی چوون تانکێک دا قوڵکە کەوت ڕێگەی دووەکانی تر بڕە، خەڵکەکە بە ژن و منداڵەوە هێرشیان کرد، دوو تانک هەڵاتن، تانکی دە قوڵکە کەوت و ناچار تەسلیم بوو. سەرنشینەکانیان بە دیل گرت و تانکیان ئاگردا، لەو شەڕەدا سێ کەسیان لێ کوژرا و دوانزە کەلاکیان لە دوژمن خست و هەر دەتگوت چوونە سەرشایی. شەڕ لە هەموو لا گەرم بوو. بە ڕۆژ نەئەکرا بگەڕێم، ئەگەر کارم لە خورکیە هەبا، شەو دەچووم و بۆ خەو دەهاتمەوە باڵەتە، هەر تاریکان لە دێ دەردەچووین بۆ ناو پۆلە هەنارێک، تا ئێوارە لەوێ دەماین و نان و چامان لەوێ دەخوارد، تەنەکە نەوتێکی بەتاڵمان کردبووە مێزی نووسین، بە کاغەز و کاربۆن نەشرەمان دەنووسی. بەیانییەک حافز مستەفا قازی درەنگ وەخەبەر هاتبوو، تاو هەڵاتبوو لە دێوە بەرەو ئێمە دەهات دوو تەیارەی مێگ هاتن دیتیان بۆی گەڕانەوە لە بن بەردێک دانیشت دیار بوو لە بەرچاوی تەیارەچی ون بوو بوو چەند سوڕێکیاندا و ڕۆیشتن حافظ دەیگو زۆر دەترسام هەر دەمگو دەی سەگ با بلێم دەن بانە دەی سەگ با بلێم دەن با نەجاتم بێ لێیان نەدام خەڵکی باڵەتە هەموویان خزمی ئەو برادەرانە بوون، زۆر جار دەعوەتیان دەکردین خەیار و تەماتەیان بۆ دێناین، شەوێک وتیان موهەندیسەکان بانگت دەکەن، بە گەرمایەکی زۆر دەرگایان لەسەر خۆ داخستبوو، ئارەقیان لە پێش بوو، ترۆزی زەلام مەزە بوو، وتم، کاکە، ئەمەش ناو دەنێن زەوق؟ کورە هەستن تا نەپیشاون، دەستم پێ لە جەژنی ئارەق بەردان و هەستن، تەیارە ڕۆیشت. لە چیاوە سەرکەوتین و تووشی سەرەولێژێکی زۆر کووڕ بووین. ڕادیۆکەم بە کاک عەبدولڕەحمان بوو، بەردێکی لە بن پێ دەرچوو. ڕەتی برد و سێ چوار سەرمەقولاتی دا و تەخت لە عەرز درێژ بوو. من بێ ئەوە فکر بکەمەوە وتم. خۆ ڕادیۆکەم نەشکاوە. وتی. ئای ماڵت وێران کەی دەبێ؟ ئەوە من دەمرم. ئەویش دەڵێ ڕادیۆکەم گەیشتینە دەشتای ڕۆمان کردە گەلی لالەش مەلای جەزیری فەرموویە دلگەشتەمە ژ دێرێ ناچم کەنیشتەی قەت میحرابی وێ بە من ڕا وەردا بچینە لالەش لە کتێبەکانی باسی مەشایەخاندا و بەتایبەتی لە تەزەکەرەتول ئەولیای ئەتاردا باسی شێخێک بە ناوی عادی بن مسافر هەیە کە لە ڕەفیقانی خۆشەویستی غەوسی گەیلانی بووە ژیانی شاران و زۆری یارانی لە بەرچاو کەوتووە و لە چیای هەکاری لە کوختێکدا دوور لە دنیا ژیاوە موریدە کورد دەوریان داوە لەوان زەماناندا دەستەیەک لەو سۆفیانە گەیشتوونە ڕادەیە کە لایەن وایە خدا هەمووی هەر ڕەحمەتە و بەزەی ڕەحمەت و عذاب هەرگیز دانویان پێکەوە ناکوڵێ لەبەر ئەوە جنێویان بە شەیتانیش نەداوە و لایەن وایە بوونی شەیتان ئیرادی خوایە و بە زاراوەی ئەمڕۆ تاکتیکی تایبەتیە کە مەنسوور هەلاج و جونەیدی بەغدای و شبلی و زۆر کەسی تریش لەوانە بوون تەنانەت ئەحمەدی خانی خۆشمان لە مەموزیندا عزر بۆ شەیتان دەخوازێتەوە و لاگیری لێ دەکا دەڵێ خودایە شەیتان هەرچونکە سەزدەی بۆ ئادەم نەبرد و وتی جگە لە تۆ کەس ناناسم و بۆ بێگانە سەر نەوی ناکەم وات بەسەرهێنا لە دوای مەرگی شێخ عەدی چەند چین خەلیفەی ئەو هاتوون و ئەم ئیرشادەیان بەڕێوە بردووە، موریدی نەخوێندەوار و دڵگەرم کە باشیش تێنەگەیشتوون وردە وردە پێیان لێ هەڵبڕیوە، تا وای لێ هاتووە کە شەیتان بە دۆستی نزیکی خوا بزانن و ناوی بنێن مەلەک تاوس. موسوڵمانانی جیرانیان بە کافریان لە قەڵەم داون و زۆر جار قەتڵ و ئامیان کردوون و سوڵتانانی عوسمانیش دنەی خەڵکیان لێداون کە کورد بە کورد بە کوشت بدەن گەر گەیوەتە ڕادەیەک هەموو یەزیدیەک ڕقی زۆری هەر لە موسوڵمانە و موسوڵمانیش لای ئەوان هەر کوردە موسوڵمانەکەی هاوسێیانە ئیتر هەرچی موسوڵمان بیکەن لای ئەوان خراپە. وا دەردەکەوێ کە مسوڵمانان ناوی یەزیدیان بەسەردا بڕی بن کە یەزید زۆر خراپە بەڵام خۆیان دەڵێن ئێمە یەزدین واتە خودایی زۆر کتێب دەربارەیانەوە نووسراوە و سەدها چیرۆکیان بۆ ڕێک خراوە کە هیچیان یەکتر ناگرنەوە هێندێک دەڵێن پاشماوەی زەردەشتەکانن هێندێک دەڵێن میتراین و زۆر شت بەڵام من بە تێکەڵی و ئاشنایەتی و هاتوچۆکردنی شوێن و پیاوەزلەکانیان وای بۆچوون کە لکێکن لە مسوڵمانان و لایان داوە هەروەک چۆن مسلمانەتی پێغەمبەر یەک تەرح بووە و ئێستا ماشەڵڵا هەزار لکی لێ بووەتەوە و هەمووش یەکتر بە کافر ئەزانن و هەمووشیان ڕاستەکەن ئەو شی و دۆڵێکە خانەقای شێخ عەدی بووە ناوی لالش و چونکە موبارەک و پیرۆزە قەت کەس دارێکی نەبڕیوە سەرتاپا کەسکە و بەڕاستی بەهشتێکی سەر ڕووی زەمینە گەلی لالش زیارەتگای هەرە گەورەیە پیاوە دینە گەورەکانیان کە هیچیشیان سیوادی نووسین و خوێندنیان نییە جگە لە بابە شێخی ڕئیسی دینی هەرەزل کە لە شاری شێخان دەژی و ساڵی چەند مانگێک دێتەوێ زۆریان تەرکە دنیا لە لالش دەژین. ڕێگەی ڕوو بە لالش و مرقەدی شێخ عەدی کە یەزیدی پێی دەڵێن شێخ هادی چاو ڕێژێکی باش کراوە. من پاشپانییەم بە شەکالە خوارەکەم بریندار بووبوو، کە گەینە سەر ئەم ڕێ خۆشە، شەکالم داکەند و بە پێخاوسی ملم ڕێ گرت، بەسەر پردێکی سیمانیدا پەڕینەوە کە چەمێکی چکۆڵەی بە ژێردا دەچوو، هەر گەیشتینە ناوئاوایی، فەقیر شەمۆ کە یەکێک لە پیاوە ئاینییە گەورەکان بوو، دەگەڵ بیست کەسێک کە لە دوورەوە بە پیرمانەوە هاتن، وتمان دیارە ژەنەراڵ عەبدولڕەحمان قازییان ناسیوە بۆیە هاتوون، نەخێر زۆر بە هەڵە چووبووین، هاتبوون بە پیر منەوە. سەرزارەکی بەخێرهاتنی هاوەڵەکانمیان کرد، فەقیر و سۆفییەکان، فڵچ و هۆڕ، ملیان لە ماچ کردن و لە باوەش گرتنی من نا. هەزار جاریان گوتبێ، تە بخێر هاتی سەر چاڤا، سەر سەرا. هێشتا کەمە، بەراستی واقمان وڕ مابوو، خوایە خەبەر چیە؟ بە پاڵەپەستۆوە پێش ژەنەراڵیشیان خستم و چووینە دیوەخان. هەر کەس لە کیسە تووتنی خۆی جغارەی بۆ دەپێچامەوە و تا چایەکیان بۆ برادەرانم دێنا، دوانیان لە پێش من دائەنا، سەیدا هەژار، سەیدای دەلال، کەری نێر نەیدەکێشا. وتم. فەقیر شەمۆ، ئێمە هاتووین زیارەتێک بکەین و ئەمڕۆ بڕۆینەوە، ئەویش وتی، ئا، ئەم قسانە چییە؟ سوێن بە ئەبولقاسم و شێخ شەڕەفەدین و بە گۆڕی پیرۆزی شێخ هادی، سێ ڕۆژان میوانی ئێمەن. سەرچاوەی کانییەکە لە ژوورێکی دیکەدایە کە دەرگای داخراوە، ئاش گێڕێکی ئاو سارد وەک تەرزە سووک وەک ئاوی حیاتی فڕدەکا و دێتە حەوز و لەوێوە بۆ ئاودێری باغ و دەغڵ دەڕوا. ئەو کیژ و لاوانەی دڵیان دەچێتە یەکتر و دەبن بە دەستگیران لە سەفەری حەج بۆ لالش دێن لە دەوری ئەم حەوزە دائەنیشن. فەقیر شەمۆ یان بابی چاوێژ یان بابە شێخ بۆ خۆی دوان دەباتە ژووری سەرکانی و فوەتە لە ئاو هەڵدەکێشێ و لەسەریان دەبەستێ و لێک مارە دەکرێن ئیتر بەو جۆرە تا هەموو دڵبەر و دڵدار پێک دەگەن من لەوێدا پرسییم فەقیر شەمۆ یانی چی ئەوی زەمزەم ئەویش وتی سەیدا ئەم ئاوە ڕەگی لە ئاوی زەمزەمی حەجی بسوڵمانانەوە دێ منیش وتم های قسەی هیچ ئاوی زەمزەمی مەکە سوێرە تاڵە بۆگەنە لەبەری ناڕوە حەدی چییە چاکترین کانیاوی کوردستان لە ڕێگییا و بێ دیار بوو بزەی سمێڵی دەهات بەڵام دەیگوت وا مەفەرموو وا دەڵێن فەقیر شەمۆ پێشمان کەوت و بۆ زیارەتی شێخادی لە حەسارێکەوە ڕەتبووین دەرگای مەرقەت گەورە و دارین و سپی بوو ڕسمی مارێکی بەڕەش لێ هەڵکەندرا بوو لە داڵانێکەوە ڕۆیشتین، لە دەستی چەپ دەرگای ژووری مەرقەد بوو، ئاشکرا دیارە مزگەوت بووە، شوێنەواری میحرابی هەر ماوە، شوباکی سەر قەبر سندووقێکی زۆر زەلامی دارینە، هەر فەقیر ماچ دەکا و ئێمەش بە شوێنی دا، تێرمان هەموو گۆشەی مەرقەد ماچ کرد، فەقیر دوعای بۆ کردین و دوعای بۆ بارزانی و شۆڕشەکەی کرد و ئامینمان وت. لە خەڵکم بیستبوو کە شەوێکی تایبەتی لە ساڵدا مەلەک تاوس لە پشت پەردەوە قسە دەگەڵ بابە شێخ دەکا چاوم گێڕا پەردەیەکی سووری کاڵەوە بوو لە سوچێکی مزگەوت لە بەرامبەر دەرگاوە هەڵواسراوە پرسییم ئەتوانم ئەمەش زیارت کەم فەقیروتی نا نا کەس نابێ دەست لەوە بدا لە دەرکەوتندا ژەنەراڵ لە پێشە و ئێمە بەدواوە فەقیر خۆیدا دوای هەمووان گەڕامەوە سوێندم خوارد کە من پێش تۆ ناکەوم ناچار پێشم کەوت گەیمە پەردەسوور هەڵمدایەوە کورسیەکی لێدانرابوو هیچی تر مەلەک تاوسیشم نەدیت بردیانینە چەند زیارەتی تریش دارتوویەکم دیت کە دەبوو ماچ کرێ دار زۆر زل بوو بەڵام لەو شوێنەی دەمی پیاو بیگاتێ لە ناوقەتدا وا باریک بوو بوو کە نزیک بوو لە بەربای بەهێز بشکێ پێشنوێژی ڕۆژی دواییش لەسەر کانی زەمزەم کە زۆر فێنک بوو چاونانی نیۆڕۆمان خوارد ئەمەت لەبیر بێ کە خواردنی هەرە باش و ماقۆڵ لە هەموو بادینان و جززیریش ساوار و گۆشتە برنج هیچ قەدری نەگیراوە ژەنەراڵ قازی کە هەر خۆمانە بووین وتی منیش وتم، بەڵێ ڕاستە لە خۆتانم، خوێندەواریشم، بەڵام هیچ لە ئۆلیە نازانم، ئۆل واتە دین، دەمەوێت چەند پرسیارێک بکەم ناشی نووسمەوە. فەقیر وتی، بەڵێ سەرچاوان، بێژە. وتم چیرۆکی ئەم خۆ پێخوازکردنە چییە؟ وتی، مرۆیەک هەبوو ناوی موسا بوو، تەناس دەکی؟ وتم، بەڵێ باشی دەناسم. فەقیر وتی، لە ئەڵماس تیژتر، ڕێگەی سەد ساڵ دوور، هیچ تەنە ڤازێکی لۆتی بێجاڕیش ناتوانێ لێی بپەڕێتەوە. هێندێک وەک کەڵەبەردم لە دەوری پردی سیڕات دیت، ئەوانە چ بوون؟ وتی، برا، سیخوڕ زۆرە، بێستانان ناهێڵن، لاوەکانمان لە پشت ئەو بەردانە شەوانە خۆ مات دەکەن سیخوڕان دەکوژن. منیش وتم، ئافەرین پردی سیرات، هەم زیارەت و هەم ڕاوە سیخوڕ. ئەگەر چوینە زیارەتی مەرقەد شکڵی مارم لە دەرگا دیت چەند شتی وەک لینگە تەرازووی بە زنجیر هەڵواسراوی لێبوو ئەوانە چن وتی شکڵی مار مەپرسە بەڵام بە خودا بەدڵ دەمزانی ئەو پرسیارەکەی ئەو لینگە تەرازوانە ڕۆن و پڵیتیان تێدەکرێ بۆ ڕووناکایی نابێ نەوت بچێتە بارەگای شێخادیەوە من وتم بەڵێ بەڵێ نەوت شتێکی بۆگەنیوی پیسە ئەو سێکیەوەی دەوری گەڵیداوە ناویان چییە؟ وتی، ئا، ئەم کێوەی لێی دانیشتووین ئۆرفەت، ئەوەی بەرامبەر شەهدەت، ئەوەی لای ڕۆژاوا عەزرەت. وەختی خۆی لە بەغدایە ڕا عەبدولقادر گەیلانی، جونێدی بەغدادی و شبلی و حەسەن بەسری و گەلێکی تر لە ئەولیا هاتنە شەڕی شێخ هادی، گەییبوونە بن چیا. شێخ هادی بە کەرامەت زانی ئەوانە هاتوون، یەزیدییەکی سواری گاشەبەردێ کرد و بە هاڕهاڕ وەک هەور بگرمێنێ گەیشتە پێشیان لە سەری چیا. خەبەری پێدان کە شێخ هادیش دێت شێخ هادی سواری شێر بوو ئاوزەنگی زینی شێر دوو پشک بوون مارێکی زەلامی کردە قامچی و چوو منیش پرسییم دوو پشکەکانی ئاوزەنگی نەدەپسان وتی نا دوو پشکی گەلک مەزن بوون چاوی بەو شێخانە کەوت بە خێری هێنان لە بن سێبەرە بەردێک دانیشتن دنیا گەرم بوو هەموو میوانەکان وتیان تین و مانە بۆ ئاو چ بکەین شێخ هادی بە گۆچانەکەی دەستی لە بەردەکەیدا باوەشێک ئاوی سارد لە بەردەوە فڕکەی کرد تەزبی حوعاسایەکیش بە ئاوەکەدا هات عبدولقادر وتی ئۆ خودێ ئەوە ئاسا و تەزبیحی منن لە بیرم کردبوون ئیتر لە دیتنی ئەو معجیزە هەمویان شادەیاندا کە شێخ هادی لە هەمووان شێخترە ناوی کێوەکە بوو بە شەهدەت لەوێوە هاتنە گەڵی و سەر ئەم چیایە کەوتن زۆر باش یەکتریان ناسی و بوونە ناسیار عارف عورف بە عارەبی یانی ناسیاری ئەم کێوەش ناوی عورفەتی لێ نرا مەلا ئۆ بەکری جەزیری لە جەزیر و بۆتانەوە زۆر عاشقی شێخ هادی بوو هات کە زیارەتی بکا گەیشتە سەری ئەو چیایە بە دیوی گەڵیدا ڕۆحی دەرچوو. عەزرەتی دیداری پێ ما. هەر بۆیە چیا ناو نراوە، عەزرەت. ئیدی لەوێدا فەقیر بە سەر ئاماژەیەکی بۆ کردم وەک ئەوەی بڵێ، فەرموو، چ پرسیارێکی ترت هەیە تا وەڵامت بدەمەوە. گوێگرانی ئازیز و خۆشەویست لێرەدا و بەم شێوەیە هاتینە کۆتایی بەشی 16 خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی تا شەوێکی تر و لە بەشێکی تردا پێتان دەگەینەوە شەوتان ئارام و بەختەوەربن